جوانترین شعرەکانی ئەوانن کە لە بینی ژنهێنانەکانی و دوای ژنهێنانەکانی گوتوونی کوتویەتی بەڵێ نازانم چونکو تاریخیان نییە بەداخەوە شعری مامۆستا گۆران ئایبێکیان هەیە کە پیا و نازانێ بیستومە ژنە عەرەبەکەی زۆر جوان بووە من کە نەم دیوە پێتوانیە دامرکابێ پاشوەی ژنە عەرەبەکەی بووە وەڵی وەک تۆیش باست کرد نازانم یعنی لەبەر ئەوەی تاریخەکەی پێوە نییە پیاو نازانێت بەڵێ بەڵام من شاعرێک دەناسم ئەلان دەتوانم لێرە باسی بکەم ئەمما پێم خۆش نییە لە زمان منەوە وانێک ئەوە بگوترێ بۆ خۆت قسەی لەگەڵ دەکەی ئەمن پێم وایە مامۆستا هەژار لەگەڵ ژنی هێنا ئیتر شعری جوانی نەکوت لەگەڵ ژنی دووەمی هێنا شعری عاشقانەی جوانی نییە بەڵێ لە بەرەو مکریاندا کە دووربۆتەوە بۆ ماوەیەکی لە براژنم دووربۆتەوە بڕێک شعری عاشقانەی جوانی تێدا هەیە کە ئەویش بۆ ماوەیەکی مختەسەر بووە یا لە بابە هەژاری مکریانیدا بڕێک عاشقانە شعر دەڵێ بەڵام تۆ پێتوانیە زۆریان تەقلیدین وایە ڕاستە بەڵێ ڕاستە وایە بەڵێ و من لە بیرمە کە هەژارێکی زۆر منداڵ پێشوەی ڕنگ بێت ڕەنگ بێ ئەو شعرانەی لە ئاڵە کۆکدا بڵاو بووبنەوە پێشوەی ژن بێنێ دەیتوانی شعری عاشقانە بڵێ چاوت کە گۆشەدارە وەکو ڕۆژی نیشتیمان پەیدا دەکا هەرایەکی لەو کوردەواریە ئەوە شعری زما زەمانی زۆر منداڵی مام هەژاریە زۆریش جوانە ئەوە مەربوتە بە ئەو ڕۆژەی کە لە پشتی گۆڤاری نیشتماندا چاپ دەکرا تەماشا دەکەی ئەو شعرەی زۆر جوانە وایە بەڵێ ئەم دوو سێ پرسیارەی دوایی هەستێکی وا بە پیاو دەدات وەک بڵی شاعیر کۆمەڵێ قانون هەیە کە دەیگرێتەوە یا کۆمەڵێ چوارچێوە هەیە کە تەنیا بۆ شاعیرە و ڕەنگە بۆ خەڵکی تر نەبێ بەش بە حاڵی خۆم ئەوەندە باوەڕم بەوە نییە قانونی تایبەتی هەبێ بۆ شاعیر کە خەڵکی دیکە نەگرێتەوە بەڵێ بەڵام بە هەر حاڵ دیسان یەک دوو پرسیاری لەو بابەتت لێ دەکەم بەلای تۆوە پەیوەندی نێوان شاعیر و ئازادی چییە و چۆنە ڕەنگە وا ڕاستە بێ بڵێین نووسەر و ئازادی چونکە مەسەلە تەنها شاعیر نییە ئەگەر ئەو پرسیارم ئەمڕۆ بکردایە دەمگوت هونەرمەند و ئازادی فەرهاد شاکەلی باقیدەی من بڵێ ئەفسوس لەوەتی من قەڵەمم بەدەستەوەی قەتم هەست بە ئازادیەک نەکردووە کە قەڵەمی خۆم بە کەیفی خۆم بەردەم پێم وایە قەید و قیودێک هەمیشە هەیە کە شاعیر یان وسەر ناتوانێت ئەو ئازادیەی حسی دەکا هەرچی دەکەم ئەو خەیاڵەی پێی مەستم لە ڕاستیدا هەرچەند فەرهاد شاکەلی بۆی بێتە سەرکاغەز سەیرە ئێوە پێتان وایە شاعیرەکانی غەربیە ئەوروپایی نووسەرەکانی غەریبیش توانیویانە بەو هەموو ئازادیەی بەڕەڵایی یا نازانم چی شعر بنووسن ڕنگ بێ هەموو کەس پێیوابێ ئاعتیرافاتی ڕۆسۆ زۆر سەریحە بەڵام تۆفکردەکەیەوە ڕۆسۆ شتی شادۆتەوە یانە من پێم وایە زۆر شتی شادۆتەوە لە هەموو کەس سەریحترین و سیوە بەڵام ئایا شاعرێک ئینسان نییە ئینسانێک جارێک بڵێ ڕۆسۆ دا عمری خۆیدا جارێکی زگەشۆڕی نەگرت بێ تۆ تەواوی ئێعترافەکەی بخوێنەوە قەت باسی وەی تێدا هەیە پێ دەکەنێ جوانە کەوابوو کاکە بەڕاستی قەتەوە ئازادەی کەیدا لە بۆ شاعیر و نووسەر بە تایبەتی شەرقی ئیدی بۆ خۆت دەزانی شەرق ئەو پەڕی باقیدەی من ئەو ئازادیە هەڵنەکەوتووە جا ئەو جار بۆ من پترە چونکو من لە پێش هەموو شتێکا چونکی کوردم بەڵێ لە پێش هەموو شتێکدا چونکو کوردم ئەو جارەکانە ماوەیەکی دوور و درێژ من ئەندامی حزبێک بوو ینی ماوەیەکی یەکجار زۆر دوور و درێژ خۆت دەزانی ئەوەشت با پێ بڵێم ئەگەر نەکەوت بامە عێراق و چاپەمەنیەکانی عێراق شعرەکانیان بۆ چاپ نەکردبام و هەر دەمەتبوعاتی حزبدا چاپ کرابایە زۆر لە شعرەکانم دەفەوتان من ناڵەیی جوداییم دەدا بە ئۆرگانی حیزبەکەمان دەیگوت بە من چ مەربوتە تۆ مەشروب دەخۆیەوە یانە هەموو پێدەکەنم و ڕەنگ بێ لە ناڵەی جودایی چاتر من شعرێکم هەیە بە نێوی سوڕی دەوران بەڕاستی هەر لە ناڵەی ناڵەی جوداییدایە تێیدایە بەڵێ من لەوێدا پێشببینی ڕوخانی شام کردووە دوسێ ساڵ پێش ڕوخان پێم وابوو بە ئەفسانەی دەزانن سوڕی دەوران وڵام وردکە خۆری دەرکی گەوران بەڵام ڕۆژێک دەبێ دەوران بدا سوور لەبەر گەوران نەبێ پشتی خەڵک کوڕ ببوورە پێش ئەوەی بچمە سەر پرسیارەکەی تر بەڵێ من لەوێدا زۆر بۆچی پێت وایە ئەمە پێشبینە پێشبینیە خۆ هەر زۆر کەس وای وتووە و واش دەڵێ کە زۆرداری نامێنێ هەر دەبێ بڕوخێ و یانی بووە بە قسەیەکی کە هەموو کەس دەیڵێ هەموو پێ دەکەن والله ئەلعان ئەوەیە ئیدی من حیاتم داوەتێ خەڵکی دیکە ئی خەڵکی دیکە بابردویەتی پێ دەکەنێ بەڵێ ڕاستە ئەوە مەسلەیەکی دیکەیە بەڵام من دەمزانی کە زۆردار هەر دەڕوخێ بەڕاستی هێندە نزیکیشم پێشببینی نەکردبوو ئەم ڕۆژانە برایکی عێراقیم دی گوتی ئەتۆ وەسێتنامەیەکت لەکن خوشکەکەی من هەیە کە وەسیەتت کردووە نووسیوتە ئەگەر مردم چم لێ بکەن یانی من پێم وابوو لە کوردستانی عێراق دەمرم و تازە کوردستانی ئێران نابینمەوە یانی ڕوخانی ئەو زۆرداری بڕێک دوورتر بوو پێم وابوو دوورترە بەڕاستی ئینقلابی ئێرانی وەکو من بە خەیاڵی خۆمدا پێشبینیم کردبوو پێم وانە بوو وا هاسان و وازوو ئیمپریالیزمی پاشەکشە دەکا ئەگەرچی ئێستاش نەی کردووە بۆ خۆت دەزانی ئەوی زڵم و زۆرە هەر دەیکا بەڵام نیوە بە زیوێکی بەڵکە بە زیوە ئیدی دیسان یەکێ لەو شتانەی کە زۆر باسی لێوە دەکرێ شاعیر و سیاست یا نووسەر و سیاست تۆ پێوەندی ئەو دوانە چۆن دەبینی سیاست شعر ناکوژێ بە تایبەتی خۆ بەستنەوە بە سیاسەتی حزبایەتی شعر ناکوژێ وەڵا بە عقیدەی من زۆر زەرەر دەدا لە شاعر زەرەری زۆر گەورەش دەدا مقەیەدی دەکا بەڵام بۆ کوردێک چ بکە پێی وایە ئەوەش ئەرکێکە لەسەر شانی کە دەبێ بۆ ڕزگاری خۆی هەوڵبدا ئەمن لە وڵاتێکدا بام ئەمن لە وڵاتێکیدا بام کە ژیانێکی نەتەوایەتی سربەخۆم هەبا پێم وایە قەت نەدەچوومە ناو سیاستەوە ینی من پێم وانە ئەدەب لە سیاست دوور بێ ئەوە شتێکی سەیرە کار کەس دەتوانێت نەوعێک لە ئەدەب بۆ خۆی هەڵبژێرێ و ئەدەب هەموو ئەدەبێک کەم و زۆر لە خزمەتی سیاستدا هەر هەیە بەڵام خۆ بەستنەوە بە حیزبێک زۆر زەرەر لە شعر دەدا تۆ ڕەنگ بێ هەموو ژمارەکانی ڕۆژنامەی کوردستانت کە لە عێراق دەردەچوو و ئێمە دەرمان دەکرد هەمووت بینی ومە بەڵێ بینیوتە و لەوێ کەم شعری من دە ڕۆژنامەکەدا چاپ کراوە ئەو شعرانەی بێ ئیمزان زۆریان هی منن ئیدی ئەو دەمەی من حەقم نەبوو هێمنیان لە بن بنووسم ئەگەر ڕۆژگارێکی تاریک و ڕوون بڵاو نەبوو باوە تۆ نەدەزانی گەرمەشین هی کام شاعرە یا کاروانی خەبات هی کام شاعرە جاوەرە بە دوای دابگەڕێ دەبێ کێ بێ کاروانی خەباتی کوتبێ دەبێ کێ بێ ئارە قوتینی گوتبێ مەسەەن شعرێکی کە من بۆ تەرمی حاجی قادی کۆین گوتبوو ڕۆژنامەکەی خۆمان حاضر نەبوو چاپی بکە ئیدی دەیگوت تۆ تازە ئاشکرا بووی و شاعری ئەو شعرەی ئێمە دەمانەوێ شاعری ئەو شعرە ئاشکرا نەبێت تەنیا شعرێک کە من بە تەواو وەکو خاتیرەیەکی لەزەتم لە شعری خۆم بردووە چونکو تەسیری ئاینی چونکو تەسیری ئانی کردوتە سەر خەڵک ئەو شعرە بوو کە من بۆ تەرمی حاجی قادری کوتومە بۆ کۆتەڵی حاجی قادر کوتم لەو کۆبوونەوەی کۆیەدا کاکە تەسیری ئانی هەبوو لەسەر خەڵکەکەی کە لەوێ هەبوو کە لەوێ بوو زۆرم ئەو دەمی خۆخۆش ویست کە دەتوانم شعرێکی وا بڵێم بەڵام شاعری کورد وە گۆران دەیگوت لە پێش هەموو شتێکا چونکی کوردم چۆلەکەی ناو هەزاران داوی وردم هەر چۆنێ بێ هەر چۆنێ بێ خۆ دەبێ کوردایەتی بکە بەڵێ کوردایەتی لە پارتایەتی زیاد دەکەیتەوە نەخێر ئەوەی عرضت دەکەم بەڵام پارتێک کە لە خزمەتی کووردا بێ وەختێکی من پارتێکم دیت کە لە خزمەتی کووردانە بێ ئیدی بۆ دەبێت جاش بم کە من لە خزمەتی ئەو پارتیدا نەبم من دەتوانم لە ڕێگایەکی دیکەدا خزمەتی ئەو کوردە بکەم بەداخەوە سەرکردەکانی مە زۆر بێ بێ ئینسافن پێیان وایە هەرکەس دەگەڵوان نەبێ دوژمنی وانە بەڵام ئەگەر مەسەلەکە لەو چوارچێوەیە بینە دەرەوە کە مەبەست هەر تۆ یا شاعری کورد بێ با هەر باسی شاعیر بەگشتی بکەین ئایا شاعیر پێویستی بەوە هەیە کە لە ژیانیدا فەلسفەیەکی هەبێ خۆی بە فەلسفەیەکەوە بەستێتەوە نەوەله من زۆرم فەلسفە لە شعردا خۆش ناوێ من پێم وایە شعر هەر ئەوەیە کە ئەحساساتی ئەو ئینسانەی بێ کە خۆی پێشاعرە بەڵام وا دەبێ هێندێکەن شاعری باش کە فەلسفە بە ئەندازەیەکی جوان دێننە بەرهەم عەرزت دەکەم ملاحەزە بفەرموو فەلسەفە ناسکی شعر دەکوژێ حاجی قادری کۆیی ئەو شاعرە مەزنەی ئێمە ئیتر ویستویەتی فەلسەفەی کوردایەتی ڕزگاری کورد بخاتە چوارچێوەی چونکو وەسیلەیەکی دیکەی نەبووە ئەو بیر و ڕای خۆی بە کورد بگەێنێ ئللا شعر نەبێ یعنی نەزم نەبێ لە بیرت نەچێ من شعر و نەزمیش فەرق دەکەم حاجی قادر ئەگەر تەماشا دەکەی تەماشای شعرە غەرامیەکانی دەکەی شاعرێکی تەواو بووە بەڵام وەختێکی تەماشای شعرە سیاسیەکانی دەکەی ئیدی گوێی نەداوەتە جوانی شعر هەر ویستویەتی ئەو پەیغامەی پێیەتی ئەو ریسالەتەی پێیەتی بە خەڵکی رابگەێنێ تەنیا کەسێکی کە من پێم وایە فەلسەفەشی هەبووە و شعریش فەلسەفەکانی حافزی شیرازیە بە عقیدەی من لە عینی حاڵدا شعرەکانی یەکجار زۆر جوان و پڕمانان شعریشن فەلسەفەیەکی زۆر گەورەش لە شعرەکانیدا هەیە نوێخوازیەکی زۆر گەورە لە شعرەکانیدا هەیە کە ئێستاش بۆ من نوێن ملاحەزە بفەرمو پاش نزیک بە حەوسەد ساڵ شعرەکانی نوێن ئەو ڕۆکانەش نوێن کەچی مەسنەوی کە بەلای ئێمەوە زۆر کتێبێکی گەورەی فەلسەفی یا عیرفانیە هەر یەک شاعیر کوتویەتی دیوانی شەمس و مەسنەویش هەر شاعرێ کوتویەتی لە دیوانی شەمسدا لە باری قاڵب و کەلیمات و ئەوەدا مەولەوی زۆر گەورەترە بەڵام لە مەسنەویدا فەلسەفەکەی گەورەترە نازانم لێرەش دەبێتە دوو ئینسان لە جێگەیەکی توانیویەتی قاڵبی جوان کەلیماتی جوان فکری جوان لە شعریدا لە شعری خۆیدا بگونجێنێ لە مەسنەویدا زۆری گوێ نەداوەتە قافیە و وەزن و کەلیماتی جوان هەر ویستویەتی فەلسەفەکەی نیشان بدا عرفانەکەی نیشان بدا باشە ممتیازە بۆ تەنها دەدەی بە حافز خۆشاعرە سۆفیەکان بە گشتی یا بڵین ئەدەبی سۆفی ئەگەر هەمووشی نەبێ ئەوە بەشێکی زۆری شتی زۆر جوانیان وتووە ئەو جا سۆفیگەری نەک هەر لای ئیسلام بەڵکە ئەوەی بە زمانانی ئەوروپایی پێی دەڵێن مایستیسیزم دەورێکی گەورەی لە ئەدەبدا بینیوە جا ئەوە سەیرە کە منش بە خلافی بە پێچەوانەی هەموو کەس حافزم پێ سۆفی نییە من مەبەستم بەستنەوەی فەلسفەیە بە شعرەوە بەڵێ خۆ سۆفیزمیش بەڵێ بۆ خۆی فەلسفەیەکە جا ئەو جار بینە سەر ئەوە ئەگەر بینە سەر سۆفیزمیش هەن شاعری وا کە بەڕاستی سۆفیزمیان لە شعردا زۆر جوان کوتووە وەکو مەحوی خۆمان یا مەولەوی خۆمان سید عبدڕحمی ڕحیمی مەولەوی بەڕاستی توانیویەتی سۆفیزمی بە شتێکی ممتاز دەزانم دەنا دیوانی شاعرەکانی دیکەی فارسیش هیوای زۆر تێدا سەنایی باس دەکەی عێراقی باس دەکەی بەڕاستی ئەوانەش زۆریان هەن شاعری زۆر بەرز سۆفیزمیان زۆر چاک هێناوەتە ناو چوارچەوەی شعرەوە بەڵام حافز من پێم وایە زۆر بەرزتر لە سۆفیزمیش پێم وایە عرفێکی زۆر گەورەیە کە دەڵێ بنیادەش بەرەندازی کوا ئەوە لەگەڵ شعری سۆفیەکی وەک یەک دەچێ ئەوە شعرێکە نازانم لەکوێ هەتا مەسەن خەڵک پێی وایە خەیام زۆر مەشهورە کەچی من سەیرە کە هیچ پێم وایە خەیام نە فەلسەفەی هەبوو نە هیچ پێم وایە شک و دوودڵی و تەردیدێک لە شعرەکانیدا گونجاوە کە بۆ خۆشی ئینسانێکی شەکاکە کە نازانێ من فەلسەفەی خەیام هیچ بەلاوە فەلسەفەیەکی عجایب و غەرایب نییە ئیدیەوە عقیدەی شخصی خۆمە خەڵکی دیکە نازانم تۆ چ بەراوردێکی لەوەی دەکەی کە من فەلسەفەی خەیامم زۆر پێ فەلسەفەیەکی سیر نییە ئەی جەلالە دینی ڕۆمی تۆ لە باشترین شعر تا کەناڵی جوداییە لە دوو شوێنە پەنات بردوۆتە بەرجەلالە دینی ڕۆمی بۆچی بەڵێ من پێم وایە عرفێکی یەکجار زۆر گەورەیە لەبەر عرفیەکە یا لەبەر شارەکانی ئەرزت دەکەم ئەرزی ئەرزم کردی لە شەمزدا لە دیوانی شەمزدا شاعرێکی زۆر گەورەیە لە مەسنەویدا ئەو شاعرە نییە یان ساحێبی ئەو قالبە کە لەوێدا ئیسفادەی لێ کردووە ساحێبی ئەو کەلیماتە جوانانە نییە کە لە شەمزدا لە دیوانی شەمزدا باسی کردووە مەسەلەن خود و بەد کە الان ئێمە تەلەفوزی دەکەین زۆر جاری کردوتە قافیە کە ئەو دەمی زۆر عیب بووە بەڵام گوێی نەداوەتە قافیە ئەگەر تەنیا مقدمەکەی کە من منیش هەر زۆر لە مقدمەکەی متەسیرم بشنوەزنەی چون حکایەت میکونەت کاکە ئیدیەوە لەعنیشە من هەر تیدا حەبسم لە مقدمەکەی بەلاوەتر ناچم لەو دەمیوە لە ئینسان دەگەڕێ ئێمە ئەلانیش لە قەرنی بیستەمدا ئاخر و ئۆخری قەرنی بیستەمدا هەر لە ئینسان دەگەڕین بەڵام دیۆجین ئەوە یۆنانی پێش ئەو دەڵێن بە چراوە دەگەڕا دەیگوت لە ئینسان دەگەڕێن بەڵێ ئیدی ئەو بەڵام ئەو خستویەتیا و زبانە جوانەوە لە ئینسان دەگەڕێ بەڕاستی لە ئینسان دەگەڕێ باشە پێت ئەم ئعجابەی تۆ شەش هەزار شاعیرم کۆ کردەوە بەڵام ئەمن هەرچەند دەیان بژێرم هەر قامکەکانم بەسن بۆ شاعیرە گەورەکانمان بۆ شاعیرە گەورەکانی پێشومان و لە نێو لاوەکاندا دەبینم شاعیر هەن و ئەمما ئیدی وێستا کاڵ و وێستا مەجالیان نییە شعر بڵێن وەچزانم هەزار دەرد و گرفتاری کە بۆ خۆت دەزانی بۆ شاعری کورتەیە بەڵام شاعیرە گەورەکانی مە مامۆستا عەلائەدین سەجادی هێندەی گڵ لەسەر ویە هێندە عەمری لاوەکانمان بن کە دەیانەوێ مێژووی ئەدەبی کوردی ئینشاءاللە بنووسن ئەو کتێبە زەلامە پێم وایە دوازدە شاعرە باسیان دەکا کە هیچیشیان نەتوا کە هیچیشیانی نەتوانیەوە بە خەڵک بناسێنێ ئەوەیە کە کاکە چ بکەین لەبەر وەی ڕوودەکەم ئەدەبی فارسی بڵێم چی ئەدەبی فارسی ئەدەبێکی دەوڵەمەندە تۆ باسی حافز و مەولانات زیاد کرد ئەدەبی فارسی هیچی تریتیا نییە ها شاعری زۆر گەورەی تریش هەیە مەسەەن گەنجەوی کە کەسیش نازانێ میلەتی چییە دەڵێن کووردە کورد دەڵێ کوردە چونکو دای چونکو دایکی گەر مادەێ من ڕئیسەیە کورد مادەر سیفەتانە پیشی من مرد ئەوە گومان لەوەی دانیە دایکی کوردە تورکیش دەڵێن تورکە چونکو قەبدی لە گەنجێ و ژنێکیش هەبووە بە نێوی ئافاق تورک بووە بەڵام من عقیدەم وایە نەلاوانەوەی ڕئیسە خانمی دایکی کردویەتە کاژیک بە عەقیدەی منەوە عەجەمی زیندوو کردووەتەوە بە پێنج گەنجەکەی بەڵام نەیگوتووە زیندووشم کردووەتەوە بە زمانی فارسی چاک دەردەبڕێ ڕەنگ بێ تورکیشی زانی بێ تۆ پێت وایە پیاو دایکی کورد بێ و کوردی نەزانێ بە عەقیدەی من زانیویەتی دەبێ زمانی دایکیشی زانی بێ ژنیشی کورد بێ ئیدی چۆن تێبینی بێگومان مەبەستی مامۆستا هێمن تورکە نەک کورد فەرهاد شاکەلی ژنیشی کوردێ ئیدی چۆن چۆن ناز و ئەو خانمەی هێندەی خۆشویستووە پێم وانە بەلاڵی ئەویش ڕازی بکات بە زمانی بینولمیللی ئەوە کوا جێبەجێ دەبێ پێ دەکەنێ بەڵام فارسی پێی وابووە مناسبترە بۆ شعرەکەی بۆ ئیحساساتەکەی و لە هیچ شوێ ناڵێ من بۆیم ئەو شعرە بە فارسی گوت پێم وایە فارسی چاکترە لە تورکی یا لە کوردی بەڵام تەواوی ئاسارەکەی حتا بۆ نمونەش ئێمە نابینین ئەم کابرایە میسرعێکی کوردی کوتبێ وەکو هێندێک بۆ خۆت دەزانی شاعیرەکانیمە ی قەڕنی نۆزدەمان بۆوەی کە بڵێ فارسی دەزانین ئەقەلەن ئەقەلەن باوەڕ بفەرم و وەختێکی دیوانی مەحوی بڵاو بووە من زانیم مامۆستا گۆران فارسی باش نەزانیوە چونکو کاکەی فەلاح بۆی گێڕامەوە کوتی مامۆستا گۆران دەڵێ ئێوە شعرەکانی مەحوی معنا نازانن هونەری مەحوی لە فارسی کوتنەکەیدایە و حاڵێکی من دەزانم فارسیەکانی بەداخەوە هەر کاوێژی کوردیەکانیەتی پێکەنین و بە کوردەکەیدا زۆر چاکی پتر دەربڕیوە کەوا بوو ئەی مەولانا فارس بوو ئەی مەولانا فارس بوو تورک بوو چ بوو بەلای تۆ واللهی کاکەویش بڕوا نازانم لە بەڵخەوە هاتووە بەڵخی شەودەمی ئەدەبی فارسی ڕۆیوە وای لێ کردوون کە پادشایەکانی عوسمانی کە بۆ خۆت دەزانی خەلیفەکانی عوسمانی ویستویانە هەمیشە شەڕیان بووە لەگەڵ فارس کەچی بە فارسیان شعر گوتووە بۆ خۆیان من زۆر بە زەحمەت لە بولغاریا بووم فێری ئەو خەتە عجایب و غەرایبەی بووم کەوان پێیان دەنووسی بۆ ئەوەی تابلۆیەکی بخوێنەوە ڕۆژێکی بە بەردەرکێکدا ڕۆیشتم تەماشام کرد لی نووسراوە مەیخانە ئەو پەڕی تعجبم کرد کوتم کاکە مەیخانە چ دەکا لە بولغارستانێ تەماشا دەکەم لێرە ڕا ڕۆیوە چوەتە تورکیا و لە تورکیای ڕا لەگەڵ تورکان چوەتە بولغارستان و لەوێ بە بارێ کە لە تەواوی ئۆروپایی دەڵێن باڕ لەوێ بۆتە مەیخانە لەوێ بۆتە مەیخانە کەوا بووە دەوی فارسی ڕۆی وە ئیدی ئێمەی کورد سەیرە دیوانی خانای قوبادید نازانم بە نەزەر گەیوەیانە ئێستاش و ئەمن مەموزینێکی کۆنم ئەلعان لێرە لەکن ڕەفیقەکەیە کە ئەو دەمی هەمزە بڵاوی کردوتەوە سەر بە حسەکانی هەموو سەر بەحسەکانی هەموو بە فارسی نووسیو ڕاستە کەوابوو ئێمە پێمان وانەبووە کوردی بابیمە پێی وانە بۆ کوردی نەسری پێ دەنووسێ هەر پێی وا بووە شعری شعری ممکنە پێ بگوترێ ئەمما نەسری نابێ پێ بنووسرێ حاڵێکی ئەمە دەزانین کە بەڕاستی دەتوانین پەخشانی زۆر بەرز بە زمانی کوردی بنووسین من شازادە و گەدام لە فارسی ڕا دیارە تەرجەمە کردووە هی مارک توێنی لەبیرمە بە موتەرجیمە فارسیەکەی کە بەڕاستی جێی فەخری ئێرانە و ناتوانم بڵێم جێی فەخری کوردە با وجودی کە کوردە چونکو خزمەتی بە زمانی فارسی پتر کردووە بەداخەوە کوردی وا باش نازانێ ئەگەر چی کوردیش دەزانێ ئاغای محەممەدی قازی کە ئەگەر ئینشاالله ڕێت لە تارانێک کەوتەوە بە خزمەتی بگە بەڕاستی پیاوێکی زۆر گەورەی کوردە ئەو نازانم لە چ زمانێک لە چ زمانێکی ڕا وەرگێڕاوەتە سەر فارسی منیش لەسەر فارسیەکەی وی ڕا کردوومەتە کوردی بەداخەوە ئێستاش چاپ نەکراوە هەر لە عێراقیشم کردبووە کوردی وە لێرەدا بە حسێکی دیکە دێتە گۆڕێ من بە عینی حاڵدا کەناڵی جودایم دەکوت بۆ ئەوەی کە بڕێکیش دڵی خۆم خۆش بێ و پێکەنینێک بێتە دڵم شازادە و گەداشم تەرجەمە دەکرد کە کتێبێکی تەنز و ڕۆژێکی عەرزم کرد گوتم مامۆستا من شازادە و گەدام لەسەر فارسەکەی تۆ تەرجەمە کردووە دە زۆر جێگان پێم وایە ڕەتم کردووە لە تۆ بەڵام لە جێگای واشە زۆر دەستکورتم گوتی تەوازۆی فەرموو فەرمووی تۆ نەخێر هەر چاترت کردووە بەڵام واقعیەتەوەیە لە جێیەکی من گەیشتوومە باسی هەژاری فەقیری نەداری باسی هەژاری و فەقیری و نەداری و چارە ڕەشی و بەدبەختی دەکەم بە بێشک چاکم کردووە چونکو ئەوەندەم لە ئختیاردایە فرمێسک و ڕۆندک و نازانم هەزاران چم لە ئختیاردایە لای فارس نەبووە لای فارس نییە بەڵام وەختێکی دەگەمە تەخت و تاج و پادشا و تالاری پادشایی و پەردەی پادشایی و سفرەی پادشایی تەماشا دەکەم منێکی کە لەسەر کەوڵی ڕق نانم خواردووە چۆن دەتوانم ئەو کەلیماتانەی لە کوێ بێنم کاکە منێکی کە بە نان و ماست و لۆرک و شیرێش پەیدا بووم کوا دەزانم باسی خۆراکی پاچانە بکەم و لەوێدا زعیفم من خۆم اعتراف دەکەم زعیفم لە باتی ئەعلا حەزرەتی قەبەر قدرەتی نازانم هومایون فەڕی نازانم چی ئێمە هەمانە و نیمانە خاوەن شکۆیە پێدەکەنێ ئەویش دروست کراوە بۆ خۆت دەزانی باسی نەسر و شعر و ئەوە تێنایە پێشەوە باسێکی چاکە زۆر کەس پێی وایە تۆ نەسرت لە شعرت جوانترە واللهی منیشەر لە وەڵی مساحەبەکەمدا کوتم ئەگەر کورد نەبام مەجبور نەبام ئحساساتی خۆم بە شعرەوە بە خەڵک ڕابگەێنم منیش پێم وایە نەسر نووسینم خۆشترە و نەبێ بۆ خۆم مخالفی ئەو کەسانە بم بم کەوا دەڵێن بێجگە لە ئەدەبی فارسی ئەدەبی میللەتانی تر چی و چەندت خوێندوەتەوە مەبەستم لە ڕێگەی فارسیەوە بەڵێ هەر لە ڕێگەی فارسیە واللهی کاکە من تقریبن ڕنگ بێ دوو ساڵ بێ متاالعام لە کەمیدا چونکو و کاری دیکەم هەیە بەداخەوە متاالعام کەمە دەنا پێم وایە تەواوی شاکارەکانی ئەدەبی غەربی کە بە فارسی تەرجەمەکرابن خوێندومەتەوە مەسەلەن پێم وایە هی هیچی چیخۆف و تۆڵستۆی و شۆلۆخۆف و ئەوە نەمابێ نەمخوێندبێتەوە ئی دیستۆفسکی و شکسپیر شکسپیر کاکە من بەڕاستی لە شعری تەرجەمە شعری شکسپیرم خوێندونەوە بەڵام من لە شعری تەرجەمەکراو ئەو لەزەتە نابم کە وەختێکی هاملێت دەخوێنمەوە نازانم بەڕاستی ناتوانم گەورەی شکسپیرێک کە بۆ منی تەشریح دەکەن بەو هاملێتەی دۆنی ئارام دەخوێنمەوە شۆلۆخۆفی وا دەناسم وەختێک جەنگ و سڵحی تۆلستۆی دەخوێنمەوە وەختێک ئاناکارنینای دەخوێنمەوە وەختێکی چیرۆکەکانی جاگلندەن و ئەوی دیکە نێوی چییە پیاو خۆشەهای خەشم هی کێیە نازانم دەخوێنمەوە بەڕاستی ئەو نێوە ئەوروپاییانە شێندە ناخۆش دێنە بەرگوێ پیاوی بەرگوێی پیاوی نازانم بیانڵێم ئەمما بەڵێ شاکارەکانی ئەدەبیاتی غەربم هەموو جۆنشتای بێنکی ناوە بەڵێ بەڵێ وەختێکی خوشەهایە خەشم دەخوێنمەوە دەزانم چی گوتووە